دیوانی قانع دیوی دووەم لە لاپەڕە نەوەت و دووە. پەروینە کچ کوڕ بە بێشک هەوری تاڵە هەر وەکوو پەروینە کچ. کوڕ وەکوو خاشاک و خارە سۆسەن و نەسرینە کچ بۆ نەخۆشی دەردی ئاشق دوکتەری شافی کچە کوڕ وەکوو هەنگی دڕندە و شانەی هەنگوینە کچ خوێن ڕژانن مەیلەکەی فەرموو وەرە سەر سەیری کوڕ دڵ بە ڕەحم و لاشە نەرم و نازک و ڕەنگینە کچ. کوڕ کە زۆر چاک هەڵکەوێ فەرهادە یا مەجنوونی شێت کچ لە پەردەی عیسمەتە لەیلایە یا شیرینە کچ کچ کە کەوتە ڕاوە کوڕ ئاسانە کوڕ گرتن لە لای بازی تەڕلان و تەوار و واشە و شاهێنە کچ گەر حەوا نەبوایە ئێستەش ئادەمێ بوو بێ وەجاخ بۆ زیادی ئادەمیزاد مایەی تەئمینە کچ هەر کەسێ مەیل و خەیاڵی حفزی ئیسلامێ بکا بۆ بەخێوی باخی ئیمان هەر وەکو پەرژینە کچ کچ کە وەختێ کوڕ ئەبینێ قانعی پەیدا ئەکا جا کەوابوو کوڕ بە هیچ و قابلی تەحسینە کچ. مەجلیس مەجلیس کە نەبێ بەزمی لە من هیچ و لە تۆ پوچ دولبەر کە نەبێ شەرمی لە من هیچ و لە تۆ پوچ. با چا لە دەما مەی لە خەما نەشئە ببەخشێ ساقی کە نەبوو عەزمی لە من هیچ و لە تۆ پووچ دڵ خۆش مەبە بەو وەعدە کە دوێ وەعدەی ئەدا پێت وەعدە کە نەبێ جەزمی لە من هیچ و لە تۆ پووچ بڕیاوە لە ڕێی چاوی ئەتۆ سەد سەری عاشق سەر بێ کە نەبێ تەرمی لە من هیچ و لە تۆ پووچ. دڵ وەک سەدەف و میحنەتی ئەم خاکە دڕڕیە و دڵ زۆرە نەبێ گەرمی لە من هیچ و لە تۆ پووچ ئەو پارە پەرستە کە سەری قانعی ئەبڕی پێی بێژە نەبێ شەرمی لە من هیچ و لە تۆ پووچ لەگەڵ شۆخ. ئەی دولبەری قەدعراری سەرداری هەموو شۆخ مەحبوبی هەموو عالەم و نازداری هەموو شۆخ یەک نوکتە لە ئەسراری نەزاکەت بنوێنە وەک بەختی ئەمن ڕەشبکە بازاڕی هەموو شۆخ. تۆ دولبەری عەیاری لە بازاڕی تەماشا باجگیری لە هەر سەڵتەنەت و باری هەموو شۆخ تیری نیگەهی چاوت ئەگەر مەیلی عەدەم بێ وێرانی ئەکا یەک نیگەهت شاری هەموو شۆخ ئوستادی قەدەر ڕەسمی قەدی تۆیە لە دەسیا بۆیە کە وەها لەت لەتە پەرگاری هەموو شۆخ زوانەی گڕی دووریتە دڵ و جەرگمی سووتان بێ باکە دڵم بۆ شەرەری ناری هەموو شۆخ مەستانە سیفەت ڕووەکەمە چۆڵ و بیابان خۆم دوور ئەخەمۆ خۆم دوور ئەخەمۆ ئەمڕۆ لە ئاساری هەموو شۆخ بێ تامە برا شێعری من و نکتەی قانع بازاڕی نەما دەفتەر و ئەشعاری هەموو شۆخ پێنج خشتەکی بۆ وەتەن بێشەی شێرانم حەسرەتە سەد ئاخ و داخ بۆ ڕەواجی کوردەکانم حەسرەتە سەد ئاخ و داخ بۆ سەعیدی نەوجەوانم حەسرەتە سەد ئاخ و داخ بۆ سوارەی شەمزینانم حەسرەتە سەد ئاخ و داخ بۆ براکانی شیمالم حەسرەتە سەد ئاخ و داخ. ئەی وەتەن کوا ڕەونەقی عەسری سەڵاحەددینی تۆ؟ ئەی وەتەن کوا نەعرەتەی سەد ڕۆستەم و گورگینی تۆ؟ ئەی وەتەن کوا کۆهکەند یا لەنجەی شیرینی تۆ؟ ئەی وەتەن کوا شەرق و عیش و. ئەی وەتەن کوا شەوق و عیش و سۆسەن و نەسرینی تۆ بۆ براکانی شیمالم حەسرەتە سەد ئاخ و داخ چۆن نەناڵێنم لە داخی گەردشی چەرخی زەمان کوا شکاک و کەڵوڕ و کوا دەبدەبەی بابانیان قوڕ بەسەر خۆم دەربەدەر خۆم بۆ دەماخی کوردەکان هەر بڵێم چاکە هەتاکو ڕۆژەکەی ئاخر زەمان بۆ براکانی شیمالم حەسرەتە سەد ئاخوداخ. شێر کە هات گیرۆدە بوو سەد نارەتە و ناڵەی بە هیچ ئاقڵێ گوێ لێ نەکەن فیکری دوو سەد ساڵەی بە هیچ. باخی بێ نێرگس عەزیزم سەد گوڵی ژاڵەی بە هیچ. شین ئەگەر دڵ پڕ نەکا سەد شۆڕش و گاڵەی بە هیچ. بۆ براکانی شیمالم حەسرەتە سەد ئاهوداغ. ئەی وەتەن بۆ بووی بە شاری مۆر و تاری عەنکەبووت ئەی وەتەن بۆ بێ سەفا و بەزمی لەبەر چی ڕووت و قووت ئەی وەتەن ئێمە نمەکگیری ئەتۆین وەک مەڵکەمووت واین لە حەپسی ئەجنەبیدا دەستە دەستە تاق و جووت بۆ براکانی شیمالم حەسرەتە سەد ئاخ و داخ. قانعە تەنیا تەماتە چی بە چ بکەی قوڕ بەسەر ئەم وەتەنمانە لە دەست چوو کەوتە دەس ئێڵی قەجەر یەک یەکێ گەر ئەهلی دڵ بن دەرکران و دەربەدەر. تۆش بە ناهەق خۆت ئەخەیتە مەهلەکە و بەزمی خەتەر بۆ براکانی شیمالم حەسرەتە سەت ئاخ و داخ. دیتنی ئاڵا. سەد شوکور وا من نەمردم تا کە دیم ماڵای کورد کەوتە بەر چاوم بە بەرزی سورەت و سیمای کورد باز بوو دورابوو دیدەی نێرگسی شەهلای کورد موژدە بێ ئەمڕۆ کە بەر بوو چاوی پڕ بینای کورد هەر بژی ئاڵای کورد و پێشەوای زانای کورد بانکەنە ئەڕواحی پاکی ئاردەڵانی نەڕەشێر یا بڵێن کاوە لە کوێی ڕۆژێ هەزار یادت بەخێر بێننە بەرچاوی خۆتان هەڵمەتی زەندی دلێر هەر بڵێن نەم شێعرە ئەهلی کۆهسار و گەرمەسێر هەر بژی ئاڵای کورد و پێشەوای زانای کورد. چەند زەمانێکە ئەسیر و ژێر چەپۆکەی عالەمن سەر کز و بێ قیمەتی بەرچاوی زادەی ئادەمن دیلی زیندانی نەزانین مەستی بادەی ماتەمن، بانگ کەنە یەکتر هەمووتان چونکە ئەمڕۆ بێ خەمن هەر بژی ئاڵای کورد و پێشەوایی زانای کورد قەت لە بیرت دەرنەچێ کوردە زڕەی زنجیری پێت تۆ تەماشاکە لە دەست بێگانەکان چی هاتە ڕێت کوانێ بابی گۆڕ غەریب و مامەکەی بێ شوێن و جێت کوردە چۆن تۆ دڵ برینی شلکە بۆ ئەم شعرە گوێت هەر بژی ئاڵای کورد و پێشەوای زانایی کورد. نەوبەتە باراشت لێکە ئاشی گێتی کەوتە گەڕ شێر نەترساوە لە بەزم و شۆڕشی مەیدانی شەڕ گوێ نەدەی هەرگیز بە هاشە و هوشەی ئەربابی زەڕ هەڵگرە ئەم دەستە شێعرە و دابنێ سەد سەوڵی تەڕ هەر بژی ئاڵای کورد و پێشەوای زانایی کورد. خانەقین مژدەی ئەدا ئەمڕۆ بە دیاربەکر و هەرات پێچەوانەی دەوری پێشوو ڕۆژ لە شیمالۆ هەڵات سەیری تیشکی کە چلۆن ڕووناکی خستە سەر وڵات ئەم وتارە بیری دڵ بێ چاکە بۆ ڕێگەی نەجات هەر بژی ئاڵای کورد و پێشەوای زانای کورد. سەد شوکور و ئەرزەڕۆم و وان و بەتڵیس و چەچان دەستی دایە دەستی هەرکی کوردی زازا و بەیان دەستی دایە دەستی هەرکی کوردی زازا و بەبان شاری خەرپوت و جزیرە و مەنتیقەی بەرزانیان پا ببەستە و چەپڵە بێژن دەم بە دەم شام و بەیان هەر بژی ئاڵای کورد و پێشەوای زانای کورد. درودی پێغەمبەر. یا رسول اللە غەریقی. گوێ لە مشتی نەفسی شووم و مەکری شەیتانم مەدەت. گەر شەفاعەت چاری دەردی من نەکا مەعلوومە لام. چاوی ئومێدم ببێ تۆزێ لە بۆ ڕۆژی جەزا ڕووی هیواکەم وایە عەبدی شاهی مەردانم مەدەد ئاه و ناڵەت بۆ ڕیایە قانعە سوودی نییە قۆڕ بپێوم هەر لە ئەژنۆم تا بەسەر شانم مەدەد. لە بۆ من هەر دەقیقە تازە عیشقێ تورا هەر ساعەتی حوسنی دیگەر باد لە بۆ بازی شکارەندازی چاوت دل شاهان عالم زیر پر باد بە واللە قانعی مشتاقی ڕووتە. تو را بر حال مشتاقان نظر باد. نەگبەتی کە هات کوردە بڕوانە عالەمی ئیجاد. هەر لە مەبدەئە و هەتاکو میعاد. نەگبەت و کرمی ئەم وەتەنمانە. کەس نەبوو غەیری شێخەکەی ئیرشاد. هەر لە نەفعی خسووسی خۆی کۆشا. تاکو بۆشایی کردە دەفتەری ئەکراد. یا خەلیفە بە غەیری نوون و ین. چی زیاد کرد لە هیممەتی ئوستاد. مەترەق و کوولەکە و دەف و مەشاک کۆ ئەکا تۆ گەلێک بە خاتر شاد کەر ئەکا چەند هەزار هەر وەک خۆی تاوەکو خۆش بژی بە مەیل و مراد بۆچی وات کرد بە میللەتی مەزڵووم مل قەوی دایکی فیتنە و وەفساد قانعە بەزمی شێخ وەکو ئاگر هەڵگڕا تازە چی ئەکەی فەریاد. با بنووسم من کە کوردم با بنووسم دەفتەر و دیوانی کورد. تا بەڵەد بن لەو کەسانە مودەعین میزانی کورد هەر کەسێ ئەسپی ئەجەل تاو دا لەسەر عەرسەی فەنا پێ بنێتە بەزمگاه و مەعرەکەی مەیدانی کورد کێ ئەڵێ نەمچەشتووە نووکی ڕمی کوردی نژاد ڕانی دەرخا تا ببینم داغمەی شێرانی کورد قوڕ بپێوێ دایکی ئەو شەخسە ئەڵێ من مودەعیم چۆن خەلاسی بۆ ئەبێ هەرگیز لە دەست مەردانی کورد ئاشکرایە هەوڵی کورد ئەمڕۆ بە بانگی بەرز ئەڵێم بێن تەماشا کەن عەزیزم مەکتەب و عیرفانی کورد سەیری لوبنان و گەڕانی چین و ماچین بۆ بکەم تا ببێ بە فراو و مێرگ و چیمەن و کوێستانی کورد مەزهەری لوتفی خوایە خاکی کوردان قانعە تۆ ئەزانی چی بنووسی دەفتەر و دیوانی کورد. سەربازی. کە هاتە باسی نامووس و هونەر بێ قیمەتە ئەولاد. لە پێی عیز و شەرەف فەرزە سەر و ماڵت بدەی بەرباد لە عیشقی تاقە خاڵێ بوو لە چاهی غەبغەبی شیرین کە ئێستاش جۆشی هەر ماوە ئەساسی شۆڕشی فەرهاد لەبەر چی وا لەسەر خاکی وەتەن خۆمان بە کوشت نادەین کە تەنها تاقە باخێکی ئەژی سەد جەنەتی شەداد. لە بیرم دێ شەوێ بولبول بە نەغمەی پڕ مەقامات دەیوت لە بیرم دێ شەوێ بولبول بە نەغمەی پڕ مەقام ئەیوت کەسێ کەللەی بە شۆڕش بێ لە نەنگ و عاریە ئازاد لە داری پیرمەسوور و پیر مەنسوورت چ نەفعێ دی لە قەبری مامە شاکە و سۆفی ڕیش سوورت چی دی ئیمداد دە کوردە بەسیە بێ هۆشی وەرە گوێ ڕاگرە بۆ من بزانە شعری من نافعترە بۆ تۆ لە سەد ئوستاد بە وەلە کوردە من ئەمرم لە پاشان هەر ئەڵێن های های ئەدی بێتەر وەکو قانع لە کوێ بێ داد و هەی بێداد. ئازار و داوا بێ تەماشا کە براکەم کردەوە و ڕەفتاری کورد بێ تەماشا کە براکەم کردەوە و ڕەفتاری کورد جا سەری خۆت باش لە قوڕنێ بۆ دڵەی خەمباری کورد چۆن نەناڵێ دڵ لە داخا چۆن نەگریێ چاو بە خوێن چۆن نەبرژێ دڵ بە دەردی گەرمی بێ تیماری کورد چویتە سەر کورسی براکەم کوردی چی و نیشتیمانی چی خۆت بە خۆشی و خۆش بژی من واڕە بۆ زاماری کورد. ڕۆنی سەر سابوونی لۆکس قۆندەرەی سوور و سپی بەستە بۆ تەگبیری هۆزی برسی و بێکاری کورد دەستی من داوێنی تۆ دیوارەکەت باش بۆ یەکە بابەشە و سەربای نەبێ منداڵی بن دیواری کورد حەوشەکەت باخچەی نەبێ کۆمەڵ بە چی ڕزگارەکەی؟ وێسکی نۆشی گیانی خۆت کە چاکە بۆ ڕزگاری کورد تۆ بەدەم هیچت نەهێشت و سەد وەکو گاندیت شکان ئافەرینم بارک اللە تێغی جەوهەر داری کورد کاتێ تەشریفت لەناو جۆلانەکەت خۆ ژیرەکەی گوێ نەدەی هەرگیز بە ناڵە و ئای و ئۆی بیماری کورد وا نزیک جەژنە سەراپا جل لە بۆ خێزانەکەت با ملی بشکێ حەماڵ و ڕەنجبەر و جووتیاری کورد دەی تەلەفۆن کە بزانە من حەکەت وەر ناگری خوا ئەکا خۆت خۆشە بی بمرێ هە موو هوشیاری کورد قانعە خۆ تۆ لە لای خۆی تەرکی نووسینت ئەکرد وابزانم پێتە نوسێ ناتەواوی کاری کورد. گلەیی لە ناوچاو ڕۆژنامەی ژین ژمارە 676 ساڵی 1942. مردم و جارێ بە خۆشی سەیری کوێستانم نەکرد عومرم مەوە هەشتایە هێشتا وەسڵی جانانم نەکرد من هەمیشە سەیری پایە بەرزی ئەعدای خۆم نەکرد بۆ قەسەم جارێ تەماشای شانسی کوردانم نەکرد فرسەتم نادا زەمانە دادی بەدبەختی بدەم پڕ بە دڵ جارێ فوغان و شین و گریانم نەکرد عالەمی جاهیل ئەسیری مفتەخۆری مل قەوین ئافەرین بۆ خۆم بە ئەمری مامە ڕیشپانم نەکرد مودەتێ بیرم وەها بوو بۆ مەعیشەت بێمە هەوڵ ئاخری ناموس نەیهێشت ئیشی شێخانم نەکرد تا قیامەت حەسرەتە بۆ عومری پوچ و بێ سەمەر جارێ وەک هاوماڵەکانم سەیری لوبنانم نەکرد تا قیامەت حەسرەتە بۆ عومری پوچ و بێ سەمەر جارێ وەک هاوماڵەکانم سەیری لوبنانم نەکرد کاری دنیام بۆ نەهات و دینیشم بەر دا لە دەست خزمەتی دینم نەبینی و ئیشی نیشتیمانم نەکرد. من بە مەیلی خۆم نەچوومە گەرمیان و شارەزوور، بووم بە کوردی هەردوو جەژنە و ژینی کوێستانم نەکرد. قانعە خۆ تۆ بە تەنها سەرکز و ئاشفتە نیت، من لە بەر تەرکی ئەدەب ئیزهاری یارانم نەکرد. دڵ ڕاگرتن بەخیلی بۆ دەبەی کاکە بە هاوسەر بە ناحەق بۆ یەشێنی دڵ برادەر دڵت با پڕ لە پشکۆ بێ وەلێکن بە زارت ئاو بڕێژە وەک سەماوەر غەریبە زاری ئیشێ قۆڕە نەیکەی غەریب ئازاری ئیشی قۆڕە نەیکەی مەکە گۆڕت بە پشکۆ خۆت سەمەندەر بە تاڵی مووی موحیبەت فیلە بەستی بە زۆر بەن ناکرێ کۆتر بە وەروەر ئەگەرچی خەڵکی تاڵە تۆ شەکر بە چ خۆشە پێکەوە چای تاڵ و شەکەر جەزای چاکە بە چاکە چاکە چاوم بەدیش بی چاکە چاکە کاکی سەروەر کە تۆ خوا پێی عەتا کردی گەلێ ماڵ مەڕێژە قینی خۆت هەرگیز بە ڕەنجبەر وەکو قانع بناغەی فیتنەجۆیی لە کەللەت بانەبێ شێری دلاوەر. گلەیی لە چەرخ. وا دیسان گەردوون هاتە قین و قار، باران نەڕژێنێ وەک هەوری بەهار. ئاخۆ کام وڵات ئەکا یەختە سار یا کام لڕ و داڵ ئەکا بە گوڵزار ئیشی هەر وایە دەورانی غەددار. ساڵێ من دەم وشک تۆ تێراوەکە ساڵێ وشکە دێم بە بەراوەکە ساڵێ باش فەلا نان بڕاوەکە ئاها کە فەلەک شاڵ و جاوەکە لەسەر هیچ بارێ ناگرێ قەرار. کا ئەدا بە سەگ ئێسقان بە بارگیر پیرێژن بۆ کوڕ کچ ئەدا بە پیر پارە بۆ ڕەزیل دەسبڵاو فەقیر وەحشی بە دڵخۆش عاقڵمەند زویر فەلەک هەی نەژیت لە ڕووی ڕۆژگار. چەندە قین و قار ناحەق نوێنی. چەن دەقین و قار ناحەقە نوێنێ دڵی چەن هەژار بێ هیچ ئەشکێنێ پشت لە پیاوەکەی ناپیاوە دوێنێ بە چۆلەکەی حیز واشە ئەفرێنێ دەک پشت شکێ چەرخی چەپ کردار تۆ هەر ئەو چەرخەی قەیست مەجنون کرد کەللەی فەرهادت بە جامی خون کرد چەند نەوجەوانت تۆ سەرنگون کرد خاکی کوردانت وە بێ ستون کرد سینەی خوسرەوت دڕی تا بە خوار قانع لە دەست چەرخ چەپگەر چی ئەکەی؟ هانا و هاوارێت بۆ لای کێ ئەبەی ئەگەر ڕاست دەکەی تێکۆشە سادەی ئەم ڕێگە دوورە بەڵکو بکەی تەی بۆ کوردی مەزڵوم بکەوێتە کار. دڵەی خەمبار ئەی دڵەی خەمبار بەسیە تا بە کەی گریان و زار تازە بێ سوودە خەیاڵی مەسکەن و یار و دیار بێ سەلیقە هەوری نەگبەت وا لە بەختم جەم بووە تا وەتەرزەی مەینەتی پەی پەی لەسەر ئەڕژێتە خوار ئەی دڵ ئاخر خۆشی چیتە چونکە وا عارت نیە با برینت هەڵکەنم تا بێتە سۆ وەک زەخمی مار کوا ڕەفیقی هەمدەم و هەم هەم جەلیسی هۆدەکەت قوڕ بەسەر خۆی کوا جەمالی دولبەری زێبا نیگار کوا خڕەی خڕخاڵ و زێڕ و گۆشەوارەی نوقرەیین؟ کوا بریقەی لاچەناغ و کوانە کێشی لفکەدار؟ کێ هەیە شەو بێتە پاڵت بۆنی عەتری بتگرێ؟ کێ بە باڵا وەک چناری تازەخەڵفی نەوبەهار؟ کێ بە خەمزەی چاوی مەستی مەرحەباییت لێ بکا کێ بە ڕەمزی تاقی ئەبرۆ جەل بە کا سەبر و قەرار قانعا خۆت و دڵت هەر قوڕ بپێون دەم بە دەم تۆ لە داخی ئەم زەمانە و ئەو لە بۆ دیداری یار. نامەیەک بۆ تێ بە مەریوانی نووسراوە ئەی مشفقی دێرینە لە هەر کار خەبەردار بولبول بە نوا مەدح و سەنا وێژی چڵانە وەختی فەرەح و بەزمی هەموو پیر و جەوانە گوڵ مەست و فەلەک مەست و زەوی مەستی جنوبکار شەونم وەکوو دڕ دانە لەسەر دانە تکاوە یا خەرمەنی ئەڵماسە لەسەر لالە ڕژاوە ژاڵە وەکوو بووکە کە بە گوڵ سوامە دراوە. خوێنی دڵی عاشق لەسەر ئەم خاکە پژاوە، سەحرا و کەژ و کێو و چەمەن قرمز و گوڵنار. دامێنی چیابەرگی زموڕڕەت لە بەرایە، چڵ تاجی گوڵی سووری شکۆفەی لەسەرایە. دووکانی چەمەن حەسحەسی قازی لە دەرایە، دارانی جیهان پاکی سەراسەر لە بەرایە، بادام و بەڕ و پەڵت و دەوەن بێیەر و بێبەر و بەردار. تڕک وەکوو عاشق لە هەموو دارێ ئەناڵێ تورک وەکوو عاشق لە هەموو دارێ ئەناڵێ بۆ وەسڵی گوڵە بولبولی بێچارە ئەناڵێ خاشاکی دەری باخی بە چاوانی ئەماڵێ وەک قاتڵی گیراوە لە بۆ سووچی ئەلاڵێ بەڵام وەک قاتڵی گیراوە لە بۆ سووچی ئەڵاڵێ بەخ بەخ لە هەوا وەی لە زەوی هەر وەکوو بۆمار لافاوە بە لێشاوە لە هەوراز و لە تەختە شەو بۆیە کە خۆش بۆیە لە بن دەربەنی سەختە لاولاوەکە پێچراوە بە قەد شاخی درەختا قەقبەی کەوی دڵ گەرمە لە بێ وەخت و لە وەختا هەی هەی چ زەمانێکە لە بۆ نەفسی خەتاکار گەردن کەچی نەسرینە وەنەوشەی چەم و چیمەن ژاژ و پەڕی شەو بۆیە لەگەڵ عەمبەر و سۆسەن سروە کە وەها تێکەڵە باڵای لەگەڵ بن. فیردەوسە برا خاک و دەر و دەشتەکەی مەوتەن سەیری کە چ حەشرێکە لە بێرون و لە ناو شار. سەف سەف بە سەفا گەورە کچی تازە ڕسیدە لەنجە ئەفرۆشن وەکو ئاهوی ڕەمیدە.